ئەی خونچەکانی ئومێد. ئێوەن کە جارێکی تر بەیداغی حەقیقەتی دین لەسەر زەویدا دەشەکێننەوە. ئێوە گۆبکەی ڕەگێکی ئەوتۆ و چەپکی سەرچاوەیەکی ڕووناکی وەهان کە لە قۆناغێکی نووتەکەشەوی مێژوودا جیهانی نوقمی نوور کرد و بە وێنەی درەختی تووبا پەلوپۆی بە گژ لایەکی دنیادا پەرش کرد. جا بڕوانە شکۆی ئەم ئوممەتە کە سەردەمانێک هەر وتەیەکی بە فەرمان وەردەگیرا و تەنانەت نیگاکانیشی بەهای بۆ دادەنرا. بە پشتیوانی خوای گەورە ئەم ڕۆژە تاریکانە کە بڕوام وایە زۆر زوو دەڕەوێتەوە، تەی دەکەن و سەر لە نوێ سەدە زێڕینەکان دەبووژێننەوە. نشینانی سەر زەوی و ژێر زەویش چاوەڕێی ئەمەن لێتان. چ جای حەزرەتی محمد المصطفی علیە الصلوة و السلام کە بە ڕۆحیانەتی هەمیشە لە ناوتاندایە و جار جار هەستی پێ بکەن یان نا بە نیگا ژیان بەخشەکانی و خەندە پر سۆزەکانی بۆتان دەڕوانێ. ئەگەر ئێوە کەسانێک بن لە ڕاستەڕێ لانەدەن و بەردەوام پەیامی ئەمنیەت و ئارامی بە دەوروبەرتاندا پەخش بکەن، بەڵێ ئەگەر لەم ئەرکەدا سەرکەوتوو بن ئەوا دەروازەی دڵی مرۆڤایەتیتان بۆ دەخرێتە سەرپشت و هەروەک پێشینان ئێوەش لە دەروونەکانتاندا تەختی خۆشەویستی دادەنێن بیرتان نەچێ کە گرنگترین مەرجی گەیشتن بەو ئامانجە ڕاستتر بڵێین بەو لووتکەیە ئەمین بوونە لە ئەمانەتدا ئەگەر دەمانەوێت دەشبێ بمانەوێت ببینە پایەی هاوسەنگی لە هاوکێشە جیهانییەکاندا و ئەو دەمەی بڕیارە چارەنووسسازەکان دەدرێن بۆ چاومان بڕوانرێت ئەوا پێویستە ببینە نوێنەری حەق و دادپەروەری و ڕاستڕەوی و ئارامی. تەبلیغ سێم تایبەتمەندی پێغەمبەران بریتیە لە تەبلیغ هەروەک دەتوانین بە ڕوونکردنەوەی ڕاستیەکانی ئیسلام یاخود فەرمانکردن بە چاکە و نەهیکردن لە خراپەش ناوی بەرین دەرەنجام هەر یەک شتە چونکە لە هەردوو بارەکەدا تیشک دەخەینە سەر ئەم تایبەتمەندیە بەرزەی پێغەمبەران علیە السلام. تەبلیغ مەبەستی بوونی هەموو پێغەمبەرانە، چونکە ئەگەر تەبلیغ نەبوایە ئەوا ناردنی پێغەمبەرانیش دەبووە کارێکی هەوانتە و بێ مانا، خوای باڵادەست جل جلالە بەزەیی و میهرەبانی ڕەهاکەی خۆی لە ناردنی پێغەمبەراندا بەرجەستە کردووە و لە ڕێی ژیانی ئەوانەوە ڕەحمانیەت و ڕەحیمیەتی خۆی دەرخستووە، ڕەنگدانەوەی ئەمەش لە کەسانی تردا تەنها و تەنها لە ڕێی تەبلیغەوە دەبێت. وەک چۆن خوای گەورە بە داگیرساندنی ئەو خۆرەی کە هەموو ڕۆژێک بزەمان بەڕوودا دەنوێنێ، جلیوەیەک لە ڕەحمانیەتی خۆیمان پیشان دەدات، ئەو خۆرەی کە ئەرکی ئاگردانێک دەبینێت بۆ ئەو شتانەی پێویستیان بە گەرمی هەیە و وەجاخێک بۆ ئەو شتانەی پێویستیان بە پێگەیشتنە و فڵچەیەکی نەخشێنەریشە ڕوخساری جوانی ڕەنگاوڕەنگەکان دەڕازێنێتەوە، بە هەمان شێوەش پێغەمبەر عەلەیهی سەڵاتی وەسەلام بە وێنەی خۆر، ڕەحمانیەت و ڕەحیمیەتی کردگاری مەزنمان پێشچاو دەخەن. پێغەمبەران لە سەرووی هەمووشیانەوە حەزرەتی محەمەدن مستەفا عەلەیهی سەڵاتی وەسەلام کە بەرجەستەکاری حەقیقەتی، وما ارسلناک الا رحمة للعالمین تۆمان وەک ڕەحمەت ناردوە بۆ جیهانیان لەنێو مرۆڤەکاندا نمایندە و نمونەی ڕەحمانیەت و ڕەحمیەتی پەروەردیگاری میهرەبانە واتە ئەگەر ئەو نەهاتایە و گیانێکی نوێی بەبەر پەیامی پێغەمبەراندا نەکردایەتەوە ئەوە ئەو کاتە ئێمەی ئادەمی هەرگیز بەهرەمەندی بەزەی و ڕەحمەتی خی گەورە نەدەبووین و لە بیابانی وەحشەت زاری نەزانی و کوفر و گومڕاییدا بۆ هەمیشە بێکەس و سەرگەردان و پەرێشان دەماینەوە. کاتێک مرۆڤایەتی لە نێو نامۆیی و پەژموودەییدا دەتلایەوە، لە سایەی هەناسە ژیان بەخشەکانی پێغەمبەری سەروەرمان، لە دوو توێیشدا، ڕۆحیەتی پەیامی گشت پێغەمبەرانی تر، گیانی بە بەردا کرایەوە. لە سایەی ئەمەشدا، خۆی لە باخچەی بەهەشتێکدا بینییەوە، کە جوانی هەزار و یەک بەهاری تێدا دەدرەوشایەوە. خۆ ئەگەر وا نەبوایە لەتاو نامۆیی و بێکەسی ژیری لەدەست دەدا و گیانی دەردەچوو. ئێمە چین؟ لە کوێوە هاتووین و بۆ کوێ دەچین؟ ئەم پرسیارە سەرسوڕهێنەرانە بەردەوام وەک چەکوش مێشکیان دەکوتینەوە و ئۆقرەیان لێ دەبڕین. بەڵێ، ئۆقرەیان لێ دەبڕین و، ئێمەش نەماندەتوانی وەڵامێکی سارێژکەریان بۆوە دەست بخەین و تەمەنێک دەستەوەستانانە بۆ ئازارانەوە دەتلاینەوە، جا با دیمەنی سامناکی ئێسک و پروسکی ناو گۆڕ لەو لاوە بوەستێت. هەر کات بە خەیاڵیش ئەم دیمەنانەمان بهاتایە پێش چاو، دڵمان ڕادەچڵەکی و تاریکستانی ترس ناخمانی دەتەنی. لە هەموو ئەمانەش زیاتر، نەمان و ئەندێشەی بوون بە هیچ و تاڵاوی ئەوەی کە تێپەڕبوونی هەر خولەکێک هەنگاوێک زیاتر نزیکمان دەکاتەوە لە نەمان، ژیانی لێ دەکردین بە ژەهر. پێغەمبەران هاتن و مەبەستی هەرە باڵای ژیان و حەقیقەتی مردنیان بۆ ڕوون کردینەوە. لە سایەی ئەواندا، تێگەیشتین کە هەروەک هاتنمان بۆ دونیا پەیوەستە بە ئامانجێکەوە، بە هەمان شێوە ڕۆیشتنمان لەسەر بنەمای حیکمەتێکی مەزنە. بەڵێ، تێگەیشتین کە مردن پێناسەیەک نییە بۆ لەناوچوون و هیچێتی، بەڵکو تەنها شوێن گۆڕینێکە و کۆتایی هێنانە بە ئەرک و کارمەندی سەرشانمان. گۆڕیش دەروازەیەکی واڵایە بەڕووی جیهانی ئاخیرەتدا و وێستگەیەکی چاوەڕوانییە. کاتێک ئەمانەمان لە پێغەمبەرانەوە بیست، نامۆییمان ڕەویەوە و گرژی و مۆنی سەر ڕوخساری بوونەوەرانیش سڕایەوە و گۆڕا بە هاودەمی و هاوڕازی. هەموو ئەو ترس و گومانانەش کە بیر و هۆشیان داگیر کردبووین، باریان کرد و جێیان بۆ شادی و دڵنیایی چۆڵ کرد. بەم شێوەیە پێغەمبەران ئەم پەیامە و چەندین پەیامی تری هاوشێوەی ئەمەیان پێگەیاندووین. ڕاپەڕاندنی ئەم ئەرکەش خۆی لە خۆیدا تەوەری بوونی ئەم کەسایەتیە کامڵانەیە، لە کاتێکدا ئێمە تەبلیغ وەک حەق و واجبێکی سەرشانمان دەبینین و لەو گۆشەنیگایەوە بەجێی دەگەیەنین، کەچی پێغەمبەران عەلەیهی السلام وەک مەبەست و حیکمەتی هاتنە دنیاییان لێی دەڕوانن و بەم هەستەوە ئەرکەکانیان ڕادەپەڕێنن، هەروەک بڵێن، هیچ مەبەستێکی تر لە پشت هاتنە دنیای ئێمەوە نیە. خوای گەورە ئێمەی ناردووە بۆ ئەم مرۆڤانە تاوەکو ڕاست و چەپ، پێش و پاش و سەر و ژێریان ڕووناک بکەینەوە و لە تاریکی ڕزگاریان بکەین تا سەرەنجام ئەوانیش بتوانن لەم شاڕێگە نمونەییەدا بە بێ لادان ڕێ بکەن بە جۆرێکی وا شەیتان نەتوانێت لە هیچ لایەکەوە زەفەریان پێ ببات و دزە بکاتە ناو ڕۆحیانەوە و لەم ڕێگە دوور و درێژەدا ماندوو نەبن و پەکیان نەکەوێت. بەڵێ. دووبارەی دەکەمەوە و دەڵێم، ئێمە وەک ئەرک و فەرمانبەرێک تەبلیغ بەجێ دێنین، لە کاتێکدا پێغەمبەران وەک چەق و مەبەستی بەدیهاتنیان هەڵدەستن بەم فەرمانبەرییە پیرۆزە. سێ بنەمای تەبلیغ گومانی تێدا نییە کە بانگەواز و پەیامی پێغەمبەران عەلەیهیسسەلام لە بانگەواز و پەیامداری کەسانی تر جیاوازە، خۆ ئەگەر بە تەنها لە ڕوانگەی هێنانی پەیامەوە بڕوانینە بابەتەکە، ئەوا هیچ کەسێ لە پێغەمبەران ناچێت، پێغەمبەران لە پەنا گەیاندنی پەیامەکانیاندا واتا و ماهییەتی تەبلیغیان بۆ ڕوون دەکەنەوە و ئەو شێواز و ڕێوشوێنانەشمان فێر دەکەن کە پێویستە بانگخواز بیگرێتە بەر. ئەمەش خۆی لە خۆیدا ڕەهەندێکی تری بانگخوازی پێغەمبەرانە، ئێستاش با لە ڕوانگەی سێ بنەمای سەرەکییەوە بابەتەکە شی بکەینەوە. یەکەم، گشتگیری، کاتێک پێغەمبەران هەڵدەستن بە گەیاندنی ئەو پەیامانەی لەلایەن پەروەردیگارەوە بۆیان هاتووە و ئەو تایبەتمەندییانەش کە پێغەمبەریەتی داخوازیانن ئەوا بە گوێرەی ڕێوشوێن و شێوازی تایبەتمەندی خۆی و وەک کەسێکی شارەزا لەو بوارەدا بەو ئەرکە هەڵدەستن. پێغەمبەران وەک یەکەیەکی هەمەکی و گشتگیر مامەڵە لەگەڵ مرۆڤدا دەکەن و پەیامەکانیشیان هەر لە چوارچێوەی ئەو گشتگیریەدا پێشکەش دەکەن، هەر بۆیە لە تەبلیغی پێغەمبەراندا هیچ کام لە عەقڵ، مەنتق، دڵ، هەستەکان و لایەنە ناسکەکانی مرۆڤ بە هیچ جۆرێک فەرا مۆش ناکرێن و هیچ کامیان بێ بەش نابێت لە شەبەنگی پرشنگداری وەحی. پێغەمبەران لە ئاست وەحیدا وەک مردووان لە ژێر دەستی مردوشۆردا، وەحی بەملا و ئەولادا هەڵیان دەگێڕێتەوە و ڕوویان وەردەگێڕێتە ئەو ئاراستەیەی کە دەیەوێت. بەم شێوەیەش دەیانگەیەنێتە لوتکەی ئیستیقامەت، بە جۆرێک تەنانەت لەو بابەتەشدا کە بە بچووک و لاوەکی دادەنرێت، ویستی پەروەردیگار چۆن بێت، ئەوان ئاوا مامەڵە دەکەن، ئاخر پێغەمبەرایەتی ئەم جۆرە تەسلیمیەتەی دەخواست، هەر بۆیە پێغەمبەران بەو پەڕی هەستیارییەوە ڕەچاوی ئەم خاڵەیان کردووە، جا بۆیە ئەوانەی بانگەوازیان ناچێتەوە سەر بانگەوازی پێغەمبەران و تەبلیغیشیان هاوشێوەی ئەوان نییە هەرگیز سەرکەوت و نابن و ناگەنە ئامانج بۆ نمونە ئەگەر عقل پشگوێ بخرێت ئەوە تەبلیغ ئەنجامی چاوەڕوان کراو نادات بەدەستەوە فەرامۆشکردنی حیس و هەستەکانیش هەمان دەرەنجامی نەخوازراو بەرهەم دەهێنێت چ جای ئەوانەی چوونەتە دەرەوەی سنوورەکانی وەحی ئەو جۆرە کەسانە هەرگیز ناگەنە ئامانج سابڕوان نەحاڵی ئەو سیستەم و ئەزموونە مرۆییانەی کە دەیانەوێت لە دەرەوەی وەحیدا هەنگاو بنێن، ئەوە خۆیان و ئەوەش ئەو مەودایەی کە بڕیویانە. کۆمۆنیزم دەرەنجامێکی تاڵی ئەو ئەزموونەیە. ئەوەتا سەردەمانێک بارستەیەکی فراوانی لە خەڵکانی هەڵخەڵەتاو و ڕاپێچکراوی نێو زەلکاوی ئارەزووبازی و نەداری دابووە بەر خۆی و لە زۆرێک لە وڵاتە هەژارەکاندا بووبووە فریادڕەس و خەونی خۆشگوزەرانی، لەگەڵ ئەوەشدا کە چەندین چاوپینە و پەڕۆیان کرد و گۆڕانکارییان تێدا کرد، کەچی هەر نەیتوانی لە هەرەس و ڕووخان قوتاری بێت. ئەمە لە کاتێکدا کە دامەزرێنەرانی ئەم سیستەمە و هاوشێوەکانیشی هەر یەکەیان سەردەمانێک وەک پێغەمبەرێکی درۆزن خۆیان دەردەخست. ئێستاش ئۆممەتە درۆزنەکانیان بە دەم گەستنی پەنجەی پەشیمانییەوە عەرزی پەرێشانیان دەکەن و دەڵێن، ئەی هاوار! دۆڕاوی گەمەی ئەم جارەش هەر ئێمە بووین زیان ئەوەتا لەبەر چاوتە ئاخر نازانم چی سوودمەند بووین ئەوانەشی کە پێداگیری دەکەن لە جێبەجێکردنی ئەو سیستەم و بەرنامانەی کە لە خەوپڵاوی و خۆپەرستی مرۆڤەوە سەرچاوەیان گرتووە لە کۆتاییدا دەگەن بە هەمان ئەنجام و هەموویان هەمان قسە دووبارە دەکەنەوە بەڵێ زوو بێت یان درەنگ بە دڵنیاییەوە ئەو ڕۆژە دێتە پێش کە ئەوانیش بە ناچاری دان بنێن بە هەڵخەڵەتاوی و چەواشەبوونیاندا. لە تەبلیغی پێغەمبەردا عەقڵ و مەنتیق و هەستەکان شانبەشان و ئاوێتەی یەکترن، ئەو وەک چۆن بیر لەوە ناکاتەوە کە سۆز و عاتیفەی خەڵکی بقۆزێتەوە و لە ڕێیەوە ڕاپێچی شەقامەکانیان بکات، هەر بەو جۆرەش نابێتە تیۆرسازێکی ڕووت و خەڵکی بکاتە چەند تاکێکی گۆشەگیر و بێ بەش لە گیانی بزاوت و گڕوتین. دیسانەوە وەک چۆن پێغەمبەر مرۆڤەکان ناڕێژێتە نێو کۆڵانەکان و نایان کات بە جێرە شێوێن و تێکدەر بە هەمان شێوەش نایان کات بە چەند لە پێو گۆکەوتویەک کە تەنها گرنگی بەلایەنی هەست و عاتیفەکانیان بدەن بەڵکو دێت ڕێچکەیەک بەرە و دڵەکان لێدەدات و لەو ڕێەوە پەیامەکەی بەوێنەی بارانی ڕەحمد بەسەریاندا دەبارێنێت و گیان و گڕوتی نیکار و بزاوتیان دەکات بە بەردا و بەرەو ئاسمانی مرۆڤایەتی بەرزیان دەکاتەوە و دەیان کات بە هاوشانی فریشتەکان واتە ئەو ڕێباز و شاڕێگەیەیە کە هەر یەک لە عەقڵ و مەنتق و داوەر و هەست و دڵ و ویژدان جێی خۆیان تیادا کردووەتەوە و هیچ کامێکیان پشتگوێ نەخراون. ڕێگەیەکە پێغەمبەر و شوێنکەوتووانی پێغەمبەر لەسەر بەسیرەت و بەسیرەت و بەرچاوڕوونییەکی ئا لەم جۆرە بانگی مرۆڤایەتی دەکەن بۆ لای حەق و حەقیقەت. چاوەڕێ نەکردنی پاداشت پێغەمبەران چاوەڕێی هیچ پاداشت و چاکەیەک ناکەن لە بەرامبەر بانگەوازەکەیاندا چونکە ئەوان تەنهام بە مەبەستی ئەنجامدانی ئەرچی سەرشانیان بەم فەرمانبەریە هەڵدەستن جا بۆیە هەموو پێغەمبەران بە دووپاتکردنەوەی ئینە ئەجریا ئللا على اللهی پاداشتی من تەنها و تەنها لای خوایە ئاماژەیان بۆ ئەم حەقیقەتە مەزنە کردووە. بە جێهێشتنی ئەنجام بۆ خوای گەورە، پێغەمبەر علیە سەلاتی وەسەلام، پێغەمبەران علیه سلام دەرەنجامی تەبلیغ و قبوڵکردنی بانگەوازەکەیان لەلایەن خەڵکیەوە بۆ خوای گەورە بەجێ دەهێڵن و دەست وەرنادەنە ئەنجامی کارمەندیەکەیانەوە چونکە باش دەزانن کە ئەرکی ئەوان تەنها بریتیە لە تەبلیغ ئەنجامیش بە تەواوی پەیوەستە بە ویستی خوای گەورەوە پاشتیشی خستنە سەر ئەم سێ بنەمایەی تەبلیغ ئێستا با هەڵوێستەیەک لەسەر چۆنیەتی ئەو تەبلیغە بکەین کە یەکێکە لە تایبەتمەندیەکانی نبوەت و سەرێک بدەین لەو بنەما و ڕێگا و شێوازانەی کە بەجێهێنەرانی ئەم ئەرکە لە هەموو کات و سەردەمێکدا پەیڕەویان کردووە و پێویستیشە پەیڕەوی بکەن هەموو هیواشمان ئەوەیە کە خوای گەورە بەو جۆرەی کە خۆی ڕەزامەندی لەسەرە ئەرکی تەبلیغ بە ئێمەش ڕابپەڕێنێت چونکە تەنها ئەو دەتوانێت سەرکەوتنمان پێ ببەخشێت و شەوقی تەبلیغ لە ناخماندا تاو بدات پشت هەر بەو دەبەستین و داوای کۆمەکیش هەر لەو دەکەین ئەی خونچەکانی ئومێد. ئێوەن کە جارێکی تر بەیداغی حەقیقەتی دین لە سەر زەویدا دەشەکێننەوە. ئێوە گۆپکەی ڕەگێکی ئەوتۆ و چەپکی سەرچاوەیەکی ڕووناکی وەهان، کە لە قۆناغێکی نوتەکەشەوی مێژوودا جیهانی نوقمی نور کرد و بە وێنەی درەختی توبا پەلوپۆی بە گژ لایەکی دنیادا پەرش کرد جا بڕوانە شکۆی ئەم ئوممەتە کە سەردەمانێک هەر وتەیەکی بە فەرمان وەردەگیرا و تەنانەت نیگاکانیشی بەهای بۆ دادەنرا بە پشتیوانی خوای گەورە ئەم ڕۆژە تاریکانە کە بڕوام وایە زۆر زوو دەڕەوێتەوە تێی دەکەن و سەر لە نوێ سەدە زێڕینەکان دەبوژێننەوە. نشینانی سەر زەوی و ژێر زەویش چاوەڕێی ئەمەن لێتان چ جای حەزرەتی محەممەد المستەفا عەلەیهی الصلوة والسلام کە بە ڕوحیانەتی هەمیشە لە ناوتاندایە و جار جار هەستی پێ بکەن یان نا بە نیگا ژیان بەخشەکانی و خەندە پڕسۆزەکانی بۆتان دەڕوانێ ئەگەر ئێوە کەسانێک بن لە ڕاستەڕێ لانەدەن و بەردەوام پەیامی ئەمنیەت و ئارامی بە دەوروبەرتاندا پەخش بکەن بەڵێ ئەگەر لەم ئەرکەدا سەرکەوتوو بن ئەوا دەروازەی دڵی مرۆڤایەتیتان بۆ دەخرێتە سەرپشت و هەروەک پێشینان ئێوەش لە دەروونەکانتاندا تەختی خۆشەویستی دادەنێن بیرتان نەچێ کە گرنگترین مەرجی گەیشتن بەو ئامانجە ڕاستتر بڵێین بەو لوتکەیە ئەمین بوونە لە ئەمانەتدا ئەگەر دەمانەوێت دەشبێ بمانەوێت ببینە پایەی هاوسەنگی لە هاوکێشە جیهانیەکاندا و ئەو دەمەی بڕیارە چارەنووسسازەکان دەدرێن بۆ چاومان بڕوانرێت ئەوا پێویستە ببینە نوێنەری حەق و دادپەروەری و ڕاستڕەوی و ئارامی. تەبلیغ سێم تایبەتمەندی پێغەمبەران بریتیە لە تەبلیغ هەروەک دەتوانین بە ڕوونکردنەوەی ڕاستیەکانی ئیسلام یاخود فەرمانکردن بە چاکە و نەهیکردن لە خراپەش ناوی بەرین دەرەنجام هەر یەک شتە چونکە لە هەردوو بارەکەدا تیشک دەخەینە سەر ئەم تایبەتمەندیە بەرزەی پێغەمبەران علیه السلام. تەبلیغ مەبەستی بوونی هەموو پێغەمبەران، چونکە ئەگەر تەبلیغ نەبوایە ئەوا ناردنی پێغەمبەرانیش دەبووە کارێکی هەوانتە و بێ مانا، خوای باڵادەست جل جلاله بەزەی و میهرەبانی ڕەهاکەی خۆی لە ناردنی پێغەمبەراندا بەرجەستە کردووە و لە ڕێی ژیانی ئەوانەوە ڕەحمانیەت و ڕەحیمیەتی خۆی دەرخستووە، ڕەنگدانەوەی ئەمەش لە کەسانی تردا تەنها و تەنها لە ڕێی تەبلیغەوە دەبێت. وەک چۆن خوای گەورە بە داگیرساندنی ئەو خۆرەی کە هەموو ڕۆژێک بزەمان بەڕوودا دەنوێنێ، جلیوەیەک لە ڕەحمانیەتی خۆیمان پیشان دەدات، ئەو خۆرەی کە ئەرکی ئاگردانێک دەبینێت بۆ ئەو شتانەی پێویستیان بە گەرمی هەیە و وەجاخێک بۆ ئەو شتانەی پێویستیان بە پێگەیشتنە و فڵچەیەکی نەخشێنەریشە ڕوخساری جوانی ڕەنگاوڕەنگەکان دەڕازێنێتەوە، بە هەمان شێوەش پێغەمبەر علیە سەلاتی وە سەلام بە وێنەی خۆر ڕەحمانیەت و ڕەحیمیەتی کردگاری مەزنمان پێرچاو دەخەن. پێغەمبەران لە سەروی هەمووشیانەوە حەزرەتی محمد المصطفی علیە سەلاتی وە سەلام کە بەرجەستەکاری حەقیقەتی وما ارسلناک الا رحمة للعالمین. تۆمان وەک ڕەحمەت ناردووە بۆ جیهانیان، لەنێو مرۆڤەکاندا نمایندە و نمونەی ڕەحمانیەت و ڕەحمیەتی پەروەردیگاری میهرەبانە، واتە، ئەگەر ئەو نەهاتایە و گیانێکی نوێی بەبەر پەیامی پێغەمبەراندا نەکردایەتەوە ئەوا ئەو کاتە ئێمەی ئادەمی هەرگیز بەهرەمەندی بەزەیی و ڕەحمەتی خوای گەورە نەدەبووین و لە بیابانی وەحشەت زاری نەزانی و کوفر و گومڕاییدا بۆ هەمیشە بێکەس و سەرگەردان و پەرێشان دەماینەوە. کاتێک مرۆڤایەتی لە نێو نامۆیی و پەژموودەییدا دەتلایەوە، لە سایەی هەناسە ژیانبەخشەکانی پێغەمبەری سەروەرمان، لە دووتوێیشدا، ڕۆحیەتی پەیامی گشت پێغەمبەرانی تر، گیانی بە بەردا کرایەوە. لە سایەی ئەمەشدا، خۆی لە باخچەی بەهەشتێکدا بینییەوە، کە جوانی هەزار و یەک بەهاری تێدا دەدرەوشایەوە، خۆ ئەگەر وا نەبوایە، لەتاو نامۆیی و بێکەسی ژیری لەدەست دەدا و گیانی دەردەچوو. ئێمە چین؟ لە کوێوە هاتووین و بۆ کوێ دەچین؟ ئەم پرسیارە سەرسوڕهێنەرانە بەردەوام وەک چەکوش مێشکیان دەکوتینەوە و ئۆقرەیان لێ دەبڕین. بەڵێ، ئۆقرەیان لێ دەبڕین و ئێمەش نەماندەتوانی وەڵامێکی سارێژکەریان بۆ وەدەست بخەین و تەمەنێک دەستەوەستانانە بۆ ئازارانەوە دەتلاینەوە، جا با دیمەنی سامناکی ئێسک و پروسکی ناو گۆڕ لەولاوە بوەستێت، هەر